باوکاری کاک تاریق لەگەڵتانە بین ئێوەش هاوڕێمان بن. ژیان وەک بەستەنی وایە چێژی لێ ببینە بەر لەوەی بتوێتەوە لەوانەیە تۆیشێک بی لە هەوادارانی یاری فوتباڵ بینیوتە لە یادێکدا تیمی دۆڕاو دەستکەوتی کەمترە لە تیمی براوە تا ساتەکانی کۆتایی بە بەردەوامی بە تەماشاکردنی ئەو یاریادەی، بەڵام کاتی راگەیەنرا تەنها دوو خولەکی ماوە بێتە کۆتایی چ هەراوهوریایەک لە نێوان یاریزانەکاندا بەرپابێ. ئەمە ئەو کاتەیە وزە و چالاکی زیاتر لەو دوو خولەکەی کۆتاییدا لە یاریزانەکاندا دەبینیت، دیارە سەبارەت بە هەشتا و هەشت خولەکی پێشتر بۆچی؟ یەک ئاگایی کتوپڕ لە نزیکبوونەوەی شکست یاریزانەکان دەزانن زەمەن بە هیچ جۆرێک لەسەریان نەوەستاوە. زەمەن یاری ناکا، پڕاوپڕ ئەو کارە ئەنجامەدا کە یەک کاتژمێر چاوەڕوانی دەکا پاشان زەنگی کۆتایی لێدا. تیمێک کە خۆی لە دۆڕاندا دەبینێتەوە، لەوانەیە بە درێژایی ماوەکە چالاکی و توانینیان نواندبێت تەنانەت ئەندامانی تیمەکە وزە و فرسەتی تەواویان بۆ رەخسابێ تا لە تیمی بەرامبەری بەرنەوە بەڵام جاری وا هەیە وێڕای ئەو مەرام و مەبەستانە کە کەسەکان هەیانە ئەو پەڕی هەوڵ ناخەنە گەڕ تا ئەوەی کاتی یاریەکە بەسەر دەچێ ئیدی ئەمە ئەو کاتەیە کار لە کارە ترازێ. ئەم یارییە لە ژیانی مرۆڤیشدا ڕووەدا، ساتەکان لە خولەکەکاندا، خولەک لە کاتژمێردا، کاتژمێرەکان لە ڕۆژەکاندا ون دەبن و لە دەست دەچن، تا بەیانێک بێدار دەبینەوە، تازە بە ئاگا دێینەوە، تەواوی فرسەتەکان لە دەست چوون. زۆربەمان ساڵەکانی کۆتایی تەمەنمان بە ئاواتی ئەوەی بریا ژیان فرسەتی دووبارەی پێ دەبەخشینەوە بەردەوام بە حەسرەتی ڕابردووەوە دەبین. مەخابن هەموو ئەو کارانەی پێشتر نەمان دەکرد ئێستاش فرسەتی ئەنجامدانیان نەماوە. کاتێ سەرەنجامی یاری ژیان دەگاتە کۆتایی چیدر هیچ شانسێکی نوێ بۆ ڕاستکردنەوەی هەوڵەکانمان نەماوە، ساتەکانی ژیان بەسەرچوون بەبێ ئەوەی بە براوەیی یان دۆڕاویمان سەرنج بدا تەنانەت بە سەرکەوتن و شکستی خۆمان. ئەگەر وا دەزانی لە کارکردندا ماندووبوون و سەختی و مەترسی هەیە ئەوە بزانە کە لە هەڵەدایت. زەحمەت و دەردەسەری و ناڕەحەتی و دەستەوەشلۆ دانیشتن سەدان جار زیاتر لە دەستبەکاربوون و بەڕێکەوتن سەختترە. لە ڕاستیدا هەمیشە بزاڤی ئەنجامدان و بڕیاردان و هەنگاو هەڵگرتن ئارام بەخشتر و ئاسانتر و بە ئاکامتر لە قەتیسمان و وەستاندنە. ئەگەر خۆتان بڕیاری بزافێک نەدەن و نەکەونە ڕێ، هەرگیز ناتوانن لەم دۆخی نائومێدی و داماویە بێنە دەرەوە، ئەو کات دەڵمردوو دەمێننەوە، دەزانن چۆن؟ چونکە دەستان هەڵبڕیوە خۆتان داوە بە دەستەوە، بۆیە ئەنجامی هەر بزاڤێک یان چالاکیەک بێ سود تەنانەت هەندێ جار زیان بەخشیش دەبێ دەستەوەژنەوە دامەنیشن و بەڕێ بکەون دەبینن کاتێ بکە بەڕێ دەکەون سەختیەکانی ژیان ئاسانتر و شایەنی زیاتر بەرگەگرتن و ئومێدی ژیانتان زیاتر دەبێ. دەستەوەژنەوە دانیشتن و دەست بەکارنەبوون و خۆبەدەستەوەدان خراپترین کارەساتێکن کە لە ژیانی مرۆڤدا ڕوەدەن وردە وردە متمانەی کەسەکە لا نێو دەچێ و پرتە و ئومێدی تروسکایی کەسەکە بۆ ژیان کەمەبێتەوە و بە تێپەڕینی زەمەن کەسەکە هیچ ڕێگایەکی ڕووناک نابینێتەوە دەستەوەژنۆ بوون دیدی مرۆڤ لە ژیاندا کز دەکا، هەر کارەساتێکی خراپ بێتە پێشەوە کەسەکە پێی قایل دەبێ، بەمەش گۆشەنشین دەبێ. ئەم سەرڕێژ بوونە هێندە دەخایەنێ کەسەکە هەموو شتەکان لە ترسی لەدەستدان و نەوێرانی هەنگاوهەڵگرتن لە دەستیانەدا و مایەپووچ دەبێ. خۆکێشانەوە لە شەقامی ژیان، دەستشۆردن لە هەنگاونان و پاڵدانەوە بە دیواری ڕێبواران و سەیرکردن لە دوورەوە لەوانەیە بە ڕووکەش گریمانەی لەدەستدانی بەهاکانی کەم کاتەوە. بەڵام لە کاری تاکەکەسیدا لە ناخەوە دەیڕوخێنێ و لە کەمترین ماوەدا کەمترین تروسکایی و ئومێدی بۆ بەردەوامی ژیان بۆ نامێنێتەوە. ئەگەر گومان و دوودڵی سەراپای ئێوەی تەنیوە، ئەگەر هەستی ناتوانایی و داماوی بە سەرتاندا زاڵە، ئەگەر هەست دەکەن چیتر متمانەتان بە خۆتان نەماوە، ڕێگاچارەی ئێوە تەنها شتێکە. هەستن و دەستبەکار بن. تەنها ئەمە. گرنگ نییە ئەو کارە چییە، دانانی پەڕەیەکی سپی، نووسینی پێشنیار و کێشەکانتان ڕێگەچارەی بە ئاکامە، دەکرێ نووسینی ڕستەیەکی ئومێد بەخش بێ بۆ خۆتان. دەکرێ تەلەفۆن کردن بۆ چەند کەسێک و دۆست و ئاشنایەک بێ یان پاککردنەوەی ماڵ و ڕێکخستنەوەی شتەکان بێ یان گەڕانێک بێ بەدوای هەلی کاردا، دەکرێ هەر کارێک بێ بێجگە لە دانیشتن و خۆ بەدەستەوەدان. دەبینی بەهۆی چالاکبوونتەوە دنیای دەوروبەریشتان دەست بە گۆڕان دەکا، ڕێک وەک پەروانەیەک کە کەوێتە ئاوێکەوە بێ جووڵە دەوەستێ، بەڵام بە حوکمی باڵ لێکدان و جووڵەکردە ناوەکەش دەست بە جووڵاکە پەیوەستە، بە وزەی تەرازووی باڵی پەروانەکەوە ئاوەکە شەپۆلەکانی کەم و زیا دەکەن، ئەگەر ئەم شەپۆلانە بە ئەندازەی پێویست بەهێز بن، دەتوانن دوای گەڕانەوەیان لە کەنارەکانی وشکایی دووبارە بەرەو تۆ بگەڕێنەوە، بە شێوەی وزەیەکی دووهێندەی پەروانەکەی ناخی تۆ لە نقومبوون دەرباز بکەن و بەرەو کەناری برن. بەهەرحاڵ، هیچ کەس بۆ کەسێکی سەرکەوتوو دەستی هاوکاریی بۆ درێژ ناکا، بەڵام کەسێک کە خۆی کەنارەدا هەمیشە دەتوانێ ئومێدەواری دەستی فریادڕەسی چواردەوری خۆی بێ. هەستن و ببزوێن، بەڕێ بکەون، دووبارە سڵاوتان لێبێ بەڕێزان لە بەرنامی نۆژین لەگەڵتانین. هۆکاری زۆر بۆ هاتنەبوون هەیە بەڵام ڕەنگە هۆکاری هاتنتان بۆ ئێرە ئەمە بێکە تۆ کەسێکی گرنگیت ئەگینا لێرە نەدەبووی بیرێک لەم پرسە بکەرەوە تۆ لێرە بوونت هەیە چونکە کەسێکی گرنگی کەسێک بیری لە کردوونەتەوە لەمە زیاتر نیت چونکە خوددا کات بە فیڕۆ نادا گرنگە کە تۆ بە هەر هۆیەک بزانی هێندە گرنگیت کە دەبێت چێژ لە ژیان ببەی چێژ بەخش بیت بۆ کەسانی تر پاشان گۆڕانکاری بکەی بەڵام نازانم چۆن خۆتان دەبێ بڕیار بدەن. فێری دۆزینەوەی سەرچاوی کێشەکان بە پشگویان بخە هەوڵمەدە کامڵبی بەڵام نمونەی بەرزی مرۆڤایەتی بە هەمیشە ڕێگەی پێشڕەوی بۆ خۆت بدۆزەرەوە هەر ئیشێک کە دەیکەی سەرەتا سەیری کۆتاییەکەی بکە بۆ ئەوەی لە کۆتایدا شەرمەزار نەبیت و پەشیمان نەبیتەوە کەوایە بیر لایندە بکەرەوە حەسرەت خواردن بۆ ڕابردوو هەڵەیە ئەوەی کە چوو نایەتەوە بیرکردنەوە لێی بێهودەیە کەوایە خەم مەخۆ بۆ ڕابردوو پێکەنین دڵ هێورەکاتەوە چۆن ئەتوانی ببیتە هۆکاری دڵتەنگی ئەوانی تر؟ سادەیی گەورە دەکا چۆن ڕێگا بە خۆ دەدەی لە خۆبایی بوون داتڕزێنێ؟ میهرەبانی گەنجدەکاتەوە چۆن بە خەم و پەژارە ڕۆحت پیرەکەی و ئەیکوژی؟ جەنگ ئەوانی تر وێرانەکا چۆن جورئەت ئەکەی لایەنگری بکەی نان زەوادی خوایە بۆ بەندەکان چۆن ئاسودەیت کاتێ ئەوانی تر برسی بن پارە و سامان گیرفانت گەرم مەکەنەوە ڕێ بگرە لەوەی کە بتسوتێنێ تاوان ئازار و خەم و گریان ئەخوڵقێنێ بەرامبەر کەس ئەنجامی مەدە خێزان باخچەیەکە بۆ گۆرانی و دڵشادی مەهێڵە قین و ڕق و خیانەت گەڵاکانی وشک کا ژیان لەگەڵ ئەوانی تر تامی هەیە ڕێمەدە تەنهایی بتکوژێ هەڵگری پاسپۆرتی ڕاستگۆیی بە با لە هیچ مەرزێک ڕات نەگرن هاوڕێ شتێکە وەکو مەی پێویستە بتخاتە ئەوجی خەیاڵ دوژمن شتێک نییە لەناو بچێ بجەنگێ بۆ زیادکردنی ژمارەی دۆستەکان کتێبی چاک وەکو شیری دایکە مرۆڤی ساخ دروسەکە. عارفێک ئەڵێ، سەردانی کلینیکی خودام کرد تاوەکو پشکنینی هەمیشەیی بکەم. بۆم دەرکەوت من نەخۆشم فشاری خوێنیان بۆ گرتم دەرکەوت نەرمونیانیم لە دەست چووە کاتێ گەرمای لەشیان پێوانە کردم گەرمی پێ و چل پلەی نیگەرانی و پەرێشانی خوێندەوە تاقیکردنەوەی هێڵکاری لێدانی دڵ نیشانی دا چەندین وێزگی عەشقم پێویستە تەنهایی سوری دەمارەکانی جەستەی داخستبووم ئەوان چیتر نەیانەتوانی خوێن بنێرن بۆ دڵم چووم بۆ بەشی چاودێری ورد، چونکە چیتر نەمدەتوانی لەگەڵ هاوڕێکانمدا بم، ئەوان بە دڵ لەئامێز بگرم. بەهۆی ئیرەییەوە بە زەویدا کەوتم. چەندین شکست و ناکامیم بەخەومەوە بینی. تێگەیشتم نەخۆشی نزیک بینیم هەیە، چونکە نەمدەتوانی چاوم لە هەڵەی دەوروبەری خۆم زیاتر ببینێ. کاتێ گلەییم لە توانای بیستنی خۆم کرد، دەرکەوت ماوەیەکە دەنگی خودا نابیستم. خودایەک بە درێژایی ڕۆژ لەگەڵم دەدوێ. بۆ هەموو ئەم گرفتانە، ڕاوێژکارییەکی خۆڕاییان پێ بەخشیم. منیش لە بارتەقایدا سوپاس گوزار بووم بۆیە بڕیارم دا لەمە بە دواوە تەنها ئەو دەرمانانە بەکار بهێنم کە بەڕاستی چارەسەرمەکەن هەموو ڕۆژێک بەیانی کوپێک پێزانین بخۆمەوە بەر لەوەی بڕۆمە سەر کارەکەم کەوچکێک ئارامی بخۆم سەعاتێک کەپسولێکی ئارامی و کوپێک برایەتی و فنجانێک خۆ بە کەمزانی بنۆشم کاتێ گەڕامەوە بۆ ماڵەوە بە ئەندازەی تەواو عەشق بنۆشم کاتێ دەچمە جێگەی نووستنەوە دوو دەنک حەبی ئاسوودەی ویژدان بخۆم خراپی کار لەمەدایە کە من ئەوەی کە هەم لەگەڵ ئەوەی ئەوەی دەبێ ببم هەڵە دەکەم بە خەیاڵی خۆم ئەوەی دەبێ ببم هاوکات ئەوەی کە هەم نابێ ببم.